ئەی پێغەمبەر کاتێک ناپاک و دووڕوەکان دێن بۆ لات و دەڵێن ئێمە شایەتی دەدەین کە تۆ پێغەمبەری خودایت لە حاڵێکدا کە خودا خۆی چاک دەزانێت کە تۆ پێغەمبەر و فرستادەی ئەویت لە هەمان کاتدا خودا شایەتی دەدا کە ئەو ناپاک و دووڕوانە درۆزنن. کاتێک دەیانبینیت سیما و لەش و لاریان سەرسامت دەکات کاتێکیش دێنە قسە ئەوەندە دەم باز و قسەزانن ئەوە گوێ دەگریت بۆ قسەیان دەڵێی داری وشکی بە دیواردا هەڵپەسێردراون ئەوەندە لە ترس و بیمدا دەژین هەر هاوار و بانجێک بکرێت هەر باسێک بێتە پێشەوە وا دەزانن دژی ئەوانە ئەوانە هەر دوژمنن کەوابوو خۆتیان لێ بپارێزە وریایان بە خدا بیان کوژێت و لە ناویان بەرێت ان اللە لا یهدی القوم الفاسقین چونیەکە بۆیان داوای لێ خۆشببوونیان بۆ بکەیت یان نەیکەیت هەرگیز خدا لێیان خۆش نابێت چونکە بەڕاستی خدا هیدایەتی قەومی تاوانبار و لە سنوور دەرچوو نادات. ئەوانە کەسانێکن دەڵێن بە خەڵکی، ماڵ و سامان مەبەخشن بەو کەسانەی کە لە دەوری پێغەمبەری خودادان تا بڵاوەی لێ بکەن، مەبەستیان هەژارانی کۆچبەرانە، ئەی نازانن هەرچی گەنجینەکان هەیە لە ئاسمانەکان و زەویدا هەر خودا خاوەنیانە؟ بەڵام دووڕوەکان ئەم ڕاستیە تێناگەن و لە نهێنیەکان سەر دەرناکەن. ئەو دوو ڕوانە دەڵێن، سوێن بە خودا ئەگەر گەڕاینەوە بۆ مەدینە دەبێت ئەوەی کە دەسەڵاتدار و بەڕێز و پیاو ماقوڵە ئەوە دەربکات لە شار کە بێ ڕێز و بێ دەسەڵاتە دیارە کە بەو حاڵەشەوە بەشداری غەزایان کردووە بەناچاری یا بۆ تەماع و ئاشوبنانەوە ئەی ئەو کەسانەی باوەڕتان هێناوە، هەوڵ بدەن نە ماڵ و سامانتان، نە ڕۆڵەکانتان، نەبنە هۆی ئەوەی کە لە یادی خودا و بەدەستهێنانی ڕەزامەندی ئەو کەمتەرخەمی و بێ ئاگاتان بکەن. جا هەر کەس لە یادی خودا کەمتەرخەمی بکات، ئا ئەوانە هەر خۆیان خەسارەتمەند و زەرەرمەندن. پەروەردگارە خۆزگە ماوەیەکی کەمی تر مۆڵەتت بدامایە تا خێر و چاکەم بکردایە و ماڵ و سامانم ببەخشیایە و بچوومایەتە ڕیزی چاکانەوە جا ئەو داخوازیە بەجێ نییە چونکە ڕۆژی هەر کەسێک تەواو بوو کاتی مەرجی هەر کەسێک هات هەرگیز خودا دوای ناخات و مۆڵەتی بۆ تازە ناکاتەوە خوداش زۆر ئاگایە بە هەموو ئەو کار و کردەوانەی کە ئەنجامی دەدەن.